بەس لەبەر خاتری خوا نەبێ ئەوە ڕەفیقاتەکەت بەرەو فەشەل ئەڕوا بەرەو هەڵدێر ئەڕۆیتەوە ئەوە کەسێکی کردووە بە ڕەفیقی خۆت کە ئەبێتە مای لە ناوچوونی خۆت و ماڵ و مناڵ و دوا ڕۆژ و قیامەتیشت بەس لەبەر خوات نەبێت جا ئاگادار بن ئەوسا ئەو کەسەی کە ئەیکەی بە ڕەفیقی خۆت کێیە پێغەمەر پێتەڵێ عليه سەلات وسلام ئەڵێ ئەمە ڕەفیقی تۆیە لا تصاحب إلا مؤمنا ولا يأكل طعامك إلا تقي ئەو پێغەمەر لە دوو وشەیە وەسفی برادەر و ڕەفیقی بۆ کردووی ئەوەتا هەڵی بژێرە بۆ خۆت لا تصاحب الا مؤمنە برادری کەس نەکەی ئللا ئیماندار نەبێ زۆر کەسەیە پرسیارەکە مامۆسا من ڕەفیقێکمێ نەسرانیە چۆن ڕەفیقی وابێ چۆن ڕەفیقایەتی کەسی واکەی ڕەفیقەکەت چۆن بێ تۆ لەسەر ڕێگای ئەویت جا هەتا ئێوارە بڵێ من باشم و بە ئەو خراپ بێ ئەبە شتیوانە ئەمڕۆ تۆ ناچ سەر ڕێگاکەی سبێنێ سەر ڕێگاکەی پێغەمەر وا فەرمی علی سڵاو سلام هەموو کەسێ لەسەر ڕێگای برادەرەکەیەتی جا بزان کوێکن بە برادری خۆتان کەوا بوو صفاتی برادر چییە یەکەم لا تصاحب إلا مؤمنە ئیماندار نەبوو ڕەفیقاتی مەکە ئەوجا کە ئەشڵێن ئیماندار زۆرێک هەیە بەناو ئیماندارە بەناو لە خراپە و تاوان و فسق و فجور و داوێن پیسی و شتی خراپ سڵ ناکاتەوە ئەوە شیاوێ بکەی بە ڕەفیقی خۆت نەخێر شیاوێەوە نییە با بە ناویشیماندار بێ چونکە لە ناوەڕۆکەوە تەحقیقی ئیمانی نەکردووە ئەو شخصە لەزەتی لە ئیمان نەکردووە ئەگە پێی پرسی بڵێ ئیمان چێ نازانێ چییە چۆنێکی بە ڕەفیقی خۆت کەوا بوو لەناو ئەو هەموو خەڵکە خراپەی کەوا دەستیان گردووە بە تاوان و مەعسیەتەوە دەبێت زۆر وریا وشیار بیت کەسێک بکەی بە ڕەفیقی خۆت کە بەڕاستی ئیماندار بێ بەڕاستی ئیمان و کردەوەی چاک بە ڕەنگ و ڕوخسارەوە دیار بێ ئەوە قابلی ئەوەی بیکەی بە ڕەفیقی خۆت کەسێ بکە بە ڕەفیقی خۆت با دەست پاک بێ با داوێن پاک بێ با ڕاستگۆ بێ چونکە ئەگەر کەسێکی درۆزن بێ لەگەڵ تۆشا درۆکە با کەسێک بێ خوای خۆش بوێت با کەسێک بێ ڕوو لە مزگەوت بێ چونکە تووشی زیان نابیت با کەسێک بێ لێ ئەمین بیت سپاردە پارێزراو بێت کەسێکی ئەمین بێ ئەمین پێغەمبەر علیە الصلوة والسلام تونتری کردەوە لەوەی کە کەسێک هاتوچۆی ماڵە بکە ئەوە ڕەفیقایەتی و دۆستایەتەکە زیاتر لێی نزیکە بۆیە ئەوەی کە دێتە ماڵ و نانی ماڵت ئەخوا با متەقی بێ پارێزگار بێ متەقی وەصفێکی زۆر عەظیمە وەصفێکی زۆر عەظیمە کەم کەسێتیای بێ